ئەمڕۆ مامۆستایەک لە مامۆستایەک لە سلێمانی لە وتاری هەینی داوتی زەکات نابێ بۆ هیچ کەناڵێکی ئیسلامی بە تایبەتی کەناڵی ئامۆژگاری وەنا وەڵامی بەڕێستان چییە؟ ئێقەیچێک ئابراگەن و توێتی با بێڵێت ئەوەی کە قەنەعەتی بەوەیەکە کەناڵی ئامۆژگاری فیسەبیل لە خزمەتی ئەوە دەکا فیسەبیل لایە لە پێناوی خوادایە و دینی خوا بڵاو دەکاتەوە ئەوا زەکاتی با بداتێ. ئەوەش کە پێی وایە فی سەبیل اللە نییە، واتە کەناڵی ئامۆژگاری لە ڕێی خوا نییە، بەڵکو لە ڕێگای شەیتانە، خزمەتی دەعوەی شەیتان دەکات، ئەوە بێگومان زەکاتی پێ ناشێت. خوای گەورە زەکاتی داناوە، انما الصدقات للفقراء والمساکین، هەشت صنفی حساب کردووە، یەکێک لە هەشت صنفەکان وە فی سەبیل اللە، وە فی سەبیل اللە. لە ڕێگای خوا هەر شتێک دینی خوای پەروەردگاری پێ بڵاو بکرێتەوە کە جیهاد لە پێناوی خوای پەروەردگار پێغمبەری خوا علی ساسم دەفرمێن جاهید المشرکینە بأموالكم وأنفسكم وألسنتكم چۆن جیهاد بە نەفس دەکرێت جیهاد بە لیسانیش دەکرێت ابن القیم رحمتی خوای گەورەی لێبێ دەفەرمێ دوو جۆر جیهاد هەیە جهاد بالسيف والسنان والجهاد بالحجة والبرهان جیهادێک بە چەک و شمشێر دەکرێت دژی کافری محارب نەک ئەوەی کە تیرۆرستانێک بەرامبەر موسڵمان دەیکەن ئەو مجاهیدەی کە دژی کافرێکی دژمنی مسلمانان جیهاد دەکا ئەو مجاهیدانە حەڵاڵە زەکاتیان بدرێتێ و هەروەها جیهادی دووەم دەفەرمێ ئیبن القیم ابن تیمیە غیری ئەوان لە علەما ئەو جیهادەش بالحجەتی والبرهان کە بە بەڵگە و بە دەلیل بە بەڵگە و بە دەلیل کە تۆ بێی ڕەدی شوبهاتی ئەهلی کوفر و ئەهلی ئیلحاد و ئەهلی بیدع بدەیتەوە و دینی ئیسلام بڵاوکەیتەوە و دەفەرمێ ئەو جیهادە گەورەترە لە جیهادی یەکەم چونکە هەموو کەس دەتوانێ کرێکارێکی ناو بازاڕ بێنە کڵاشینکۆفێکی بدەی دەتوانێ بیتەقێنێ بەڵام کەم کەس هەیە بتوانێ بە بەڵگە و بە عیلمەوە دینی ئیسلام بە جوانی بڵاوکاتەوە و ڕەدی شوبهەی ئەهلی بیدع بداتەوە بێگومان ئەمە جیهادە برا گیان ئەوەش کە پێی وایە کەناڵی ئامۆژگاری فی سەبیل الله نییە ئەوەش حیزبایەتیەکە کە دەکرێت یاخود داوەیە کە بۆ بیدعایە بۆ شیرکە بۆ کوفرە بۆ ئلحادە بۆ هەر شتێک شترە بێگومان ئەو کاتە ناشێت ناوی مامۆستاکەی بۆ نووسیوم بەڵام من نای خوێنمەوە ئەو مامۆستای ئازارێکی تری هەیە فەقیرە شوێنێکی تری دێشێت بەڵام دێ لەو لاوە خەفەتەکەی خۆی دەردەبڕێت تێگەیشتی ئەگەر فەقیرە ئەو ئازارەی نەبوایە بەخوا ئێستا ئەو فتوای نەدەدا بۆی ئەو فتوای کە داوێتی لله نیە و فی الله نیە خوا هیدایەتی بدا و سەبارەت بە دیسان زەکات بۆ کەناڵی ئامۆژگاری براکانم زەکات دەدەیتە فەقیر بیدە ئەگەر فەقیرێک دەبینی محتاجە واللهی زەکاتی بدەیتێ هەژارێک زەکاتی بدەیە کەسێک مسافرە و لێ قەوماوە زەکاتی بدەیە ئاوارەیە زەکاتی ئەنی هەشت سنفەکە زەکات بدەنە هەمووی برا گیان کەناڵی ئامۆژگاریش فی سەبیل اللە و دیسان شایستەی ئەوەیە زەکاتی بدرێتێ لەو ڕوانگەیەوە دەیڵێن ناڵین زەکات نەدەنە هیچ کەسێک ئللا کەناڵی ئامۆژگاری نەبێت ئەوە بۆ چونکە هەندێک کەس لەو ڕوانگەواتن کاکە گە خەڵک زکات داتا مژگارێتی فەقیر و هەژار چی بکەن زکات وا دەزانێ ئەو خەڵکە هاتووە هەرچی دۆڵەمەندی کوردستانە هاتووە ڕیزی گرتووە دەی کاکەمە زکاتمانە نابوو کناڵی مژگاری تێگەیشتی ئەمە نەخۆشیەکە سبحان الله تێگەیشتن، دووەمیان، بۆ ئەوەی کەسانێکی چەواشەکار نەیەن قسەکان هەڵگێڕنەوە. هەر عالمێک، هەر زانایەک، هەر مامۆستایەک وەکو ڕایەکی فقهی، ڕایەکی ئیجتیهادی قەناعەتی وایە، وەکو دیندارێتی قەناعەتی وابێ زەکات تەنها بۆ موجاهیدێکە کە بە چەک جیهاد دەکات، دەڵێم ڕایەکەی دەخەمە سەر سەر و سەرچاوم و ئەو پەڕی ڕێز و ئیحتیڕامم بۆ ڕایەکەی هەیە ئەمما ئەو کۆمەڵە منداڵ و پاڵەی کە ئێستا ڕاست بوونەتەوە و داخی دڵیان دەردەبڕن حەقدێکیان هەیە ئێستا کەوتونە بۆ کەناڵی ئامۆژگاری نابێ بۆ کەناڵی ئامۆژگاری نابێ ئەمە منداڵ و پاڵن ئەمە کۆمەڵە کەسی حاقدن بۆیە ڕێزی فتواکەیان لای ئێمە قیمەتی ئەم وەڕقەی نییە چکە دەزانین لە کوێوە دەردەچێت ئەگینا وەکو عالمێک قسە بکا و بڵێ زەکات نابێ ئللا بۆ سنفە نەبێ دەڵێن عالمە و ئیشتیهادە و لەسەر سەرمان والحمد لله رب العالمين